گەیشتینە بەشێکی تر یان با بڵێین پاری دوانزە لە کاتی دووچاربوون بە هەڵەیەک دان بە هەڵەکەی خۆتاندا بنێن ئازیزانی من لە لایەنی جوگرافییەوە خانووەکەی من دەکەوێتە دەرەوەی بازنەی شاری نیۆیۆرکەوە لەگەڵ ئەمەدا کە لە شارێکی گرنگی وەک نیۆیۆرکدا دەژیم بەڵام دارستانەکەمان ئەوەندە لێ دوور نییە. پێدەچێت ئێوەش چاوەڕوانیتان نەبێت کە دارستانێکی ڕێک و پێک بێ. ئێرە بێشەیەکی گەورەیە لەگەڵ کۆمەڵە درەختێکی بە تەمەنی جەنگەڵی و درەختی جوان و سەرنجڕاکێش. لە کاتی بەهاردا بنەکانی تۆوی کێوی هەڵاڵە دەردەکەن و سمۆرە جوان و پچکۆلانەکان لە نێوان ئەوانەدا بۆ خۆیان هێلانە دروست دەکەن و زاوزێ دەکەن. ئەم بێشەیە کە هێشتا دەستی مرۆڤی نەگەیشتۆتێ تاکو تێکی بدات پێی دەڵێن فارست پارک. ک وا دێتە بەرچاو ئەم جێگەیە لەو پاشنیوەڕۆیەی کە کریستۆف کۆڵۆم پێی نایە ئەمریکاوە ئەم کیشوەرەی دۆزییەوە وەها گۆڕانێکی بەسەردا نەهاتووە و ئەگەریش ئەم جێگەیە بە گونجاو دەزانم هەر لەبەر ئەمەیە من بەزۆری لەگەڵ سەگەکەمدا کە ناوی ریکسە بۆ سوڕانەوە دەچینە فارست پارک. ڕیکس سەگێکی بێ ئازار و میهرەبانی تایبەت بە ڕاوە. لەبەرئەوەی کە لە زۆربەی کاتەکاندا لە فرست پارک کەس نابینم، ئەوا زنجیر و پوزەوانە لە بۆرکس شتێکی بێ مانایە و بەرەڵای دەکەم تاکو بە ئارەزووی خۆی باز بازێن بکا. لە یەکێک لەو ڕۆژانەی کە ڕیکسم بردبووە فارس. پار لەوێ تووشمان بوو بە تووشی پۆلیسێکەوە کە بە سواری ئەسپێکەوە دەسووڕایەوە. پۆلیسی ناوبراو کە لە چۆڵەوانی ئەو پارکەدا ئارەزووی کردبوو کە خۆی بنوێنێ و دەسەڵاتی خۆی پیشان بدا، ئەسپەکەی بەرەو لای ئێمە لێ خوڕی و بە لەحنێکی سەرزەنشت ئامێزەوە وتی، ئەمە مانای چییە کە ئەم سەگەت بەبێ زنجیر و پووزەوانە لە پارکدا بەرەڵا کردووە؟ ئەی بۆ نازانی ئەم کارە پێچەوانەی یاسایە؟ بێگوومان کە دەزانم پێچەوانەی یاسایە. بەڵام بە بیرمدا نەدەهات لەم گۆشە چۆڵەوانیەدا کەسێک هەبێت کە سەگەکەی من بێتە هۆی ئازار و زەحمەتی ئەو. پاسەوانەکە ئەم جارەیان بە ترش و گرژێکی زیاترەوە وتی، چۆن وەها بیرێکت کردۆتەوە؟ پێدەچێت وابزانی یاسا هیچ نرخ بۆ ئەو قسانەی تۆ دادەنێت؟ چۆنەوە لێکنادەیتەوە کە ئەم سەگەی تۆ بۆی هەیە ببێتە هۆی ئازاری کەسانی تر؟ سەگەکەی تۆ مومچینە سمۆرەیەک بکوژێت یاخود قەپ لە منداڵێک بگرێت من لەگەڵ دووپاتکردنەوەی بێ ئازاری سەگەکەم داوای لێبوردنم لە پۆلیسەکە کرد و ئەو لە وەڵامی من دا وتی ئەم جارەیان لە هەڵەکەی ئێوە چاوپۆشی دەکەم و لە تاوانەکەتان خۆش دەبم و بەڵام ئەگەر جارێکی تر بەم جۆرە بتبینم ئەوا پێویستە لە بەردەم قازی دا وەڵام بدەیتەوە بە لەسەرخۆی و هێمنیەوە بەڵێنم بە پۆلیسەکە دا کە گوێڕایەڵی بکەم و گوێڕایەڵیشم کرد. بەڵام پەیڕەویکردن لە دەستووری پۆلیسەکە تەنها بۆ ماوەیەکی کورت بوو، چونکە ڕیکس حەزی بە زنجیر و پووزەوانە نەدەکرد و ئەوەش بڵێم کە خۆشم حەزم لە بەستنەوەی ئەو ئاژەڵە داماوە نەبوو، هەر بۆیە زۆر بە زووی بەڵێنەکەم کە بە پۆلیسەکە دابوو لەبیر کرد. پیاسەکردنی من و ڕیکس لە فارس پارکدا وەک ڕابردوو سەر لە نوێ دەستی پێ کرد و تا ماوەیەک هیچ کێشەیەک ڕووی نەدا و کەس ڕێگرمان نەبوو، ئێمەش نەبووینە هۆی ئازاری کەس. تا ئەمەی کە ڕۆژێکیان شانسمان یار نەبوو ڕووبەڕووی بەربەستێک بووینەوە. پاشنیوەڕۆیەکیان لەگەڵ ڕیکسدا بۆ پیاسەکردن چووینە سەر گردەکە، بەداخەوە یاسا بەو پەڕی هێزەوە لە بەرامبەرماندا خۆی دەرخست، واتە پاسەوانی ناوبراومان بینی کە بەسەر ئەسپەکەیەوە لەسەر گردەکە وەستابوو، وەک بڵێی چاوەڕێی ئێمە دەکا. ڕیکس بەبێ گوێدانە ئەو مەسەلەی کە ڕووی دابوو، ئەو بەڵێنەی کە من دابووم، بە زەوق و شەوقەوە بەرەو ڕووی پۆلیسەکە دەچوو. من دەمزانی کە ئەمجارەیان کەوتمە تەڵەوە، بەڵام ڕیکس لەمە تێنەدەگەیشت. هەر بۆیە چاوەڕێم نەکرد کە پۆلیسەکە قسەکانی بە سەرزەنشت کردنی من دەست پێ بکات، بەر لە قسە کردنی پۆلیسەکە بەرەو ئەو چووم و وتم، قوربان گیان منتان لە کاتی ئەنجامدانی تاواندا خستە داوەوە، من تاوانبارم و پێویست ناکات هیچ بەهانەیەک بێنمەوە، ماوەیەک لەمەو پێش ئاگادارتان کردمەوە کە ئەگەر سەگەکەم جارێکی تر بە بێ زنجیر و پووزەوانە بیهێنمە پارک ئەوا سزا دەدرێم، پۆلیس بە پێچەوانەی جاری پێشوو بە هێمنیەوە وتی، دەزانم کە برنە دەرەوەی سەگێکی بچووک و بێ ئازار، لە کاتێکدا کەسێک بەم دەوروبەرەدا نییە و ئەگەری هیچ مەترسییەک نییە، ورووژێنەرە. بە سوود وەرگرتن لە لەحنی هێمنی پۆلیس، جارێکی تر وتم، هەق بە ئێوەیە. وەها ئارەزوویەک لە ناخما دروست بوو، بەڵام چی بکەین کە لەگەڵ یاسادا یەکانگیر نابێت. پۆلیسەکە جارێکی تر بە خوێنساردییەوە وتی، دڵنیام کە سەگێک بەم بچووکییە ناتوانێ ئازار بە هیچ کەسێک بگەیەنێ. سەیرێکی ساری پۆلیسەکەم کرد و وتم، بە تەواوی ڕاست دەفەرموویت، بەڵام بۆی هەیە سمۆرەیەک بکوژێ؟ پۆلیسەکە لە بەرامبەر بە من کە سات بە سات زیاتر دانم بە هەڵەکەم دادەنا وتی، نە، بەم جۆرەش نییە، ئێوەش زۆر بە سەخت دەیگرن، ئێستا من بە ئێوە دەڵێم کە دەبێت چی بکەن، هەر ئێستا سەگەکەتان بۆ گەڕان ببەنەوە ئەو بەری گردەکە و لەبەر چاوی منی دوورخەنەوە، منیش ئەمە بە نەبینراو دادەنێم و هەموو شتێک بە خۆشی تەواو دەبێ. بەم جۆرە لەو سزایە بەخشرام کە دەبوو لەبەر ئەو هەڵەیەم بە پێی یاسا بیدەم، چونکە ئەو پاسەوانەش مرۆڤێک بوو وەکو هەموو مرۆڤەکان دەیویست، هەستی گرنگبوونی تێدا هەبێ. کاتێک کە من دەستم کرد بە مەحکوومکردنی خۆم، تاکە مەجالی بواری دەرکەوتنی خۆویستیی پاسەوانەکە ئەمە بوو کە جوامێری خۆی بگەیەنێتە ئەوپەڕ و ڕەحمم پێ بکا. بەڵام بیری لێ بکەنەوە. ئەگەر من لە بری دانپیانانی هەڵەکەی خۆم، خۆپەرستانە لە بەرانبەر پۆلیسەکەدا ڕاوەستامایە و هەوڵی ئەوەم بدایە کە خاوەن قم، چی ڕووی دەدا؟ ئێوە ئەگەر لە هەموو ماوەی تەمەنی خۆتاندا لەگەڵ پۆلیسێکدا مشتومڕتان کردبێت، زۆر بە ئاسانی دەتوانن گومانی ئەوە بەرن کە لە حاڵەتی کەللە ڕەق بوونی مندا چی ڕووی دەدا. بەڵام من لەبری گیرۆدە بوون لەگەڵ پۆلیسەکەدا، ئەوم بە ڕاست زانی و پێم وت کە بە تەواوەتی هەق بەوە و من لە هەڵەدام. من ئەم دان پێدانانەم بە بێ بچووکترین هەست بە ناڕەحەتی کردن و تەنانەت بە ڕوونی و خێراییەکی تەواوەوە ئەنجام دا. لە بەرامبەردا ئەویش کاردانەوەیەکی گونجاوی هەبوو. من بەو دان پێدانانەی خۆم لایەنگریم لەو کردبوو. ئەویش بە هەمان شێوە لایەنگری منی کرد و مەسەلەکە بە ئاشتی و خۆشییەوە کۆتایی پێ هات. وادەزانم خودی لۆرد چستەرفیلدیش سەرۆکی پۆلیس لەو کاتەدا دەیتوانی بەقەدەر ئەم پاسەوانە لێبووردەیی پیشان بدات، ئەو پاسەوانەی کە ماوەیەک لەوەوبەر تەهدیدی کردبوو کە من تەسلیم بە یاسا دەکا. بە ڕاست ئێستا کە ڕوون بۆ بە داننان بە هەڵەکانی خۆماندا دەتوانین کاردانەوەی گونجاو لە کەسانی تردا بەدی بهێنین، باشتر نییە کە دان بە هەڵەکانماندا بنێین؟ ئایا گوێگرتن لە سەرزەنشتی ویژدان باشتر نییە لە لۆمەی خەڵک؟ ئایا ئاسانتر نییە سەرنج لەو ڕەخنانە بدەین کە لە خۆمانی دەگرین تاکوو ناچار نەبین قسەی ڕەق و سەرکوتکەری کەسانی تر ببیستین؟ ئایا تەحەمولی ڕەخنەکانی خۆمان و داننان بە هەڵەکانماندا دژوارترە یاخود تەحەمولی گلەی و گازندەی کەسانی تر، لە کاتێکدا کە هەڵەتان کردووە بە ئاسانی دەتوانن هەموو بیرە بۆگەنەکانی لایەنی بەرامبەر دەربارەی خۆتان بخوێننەوە و ئەو قسانەی کە دەیەوێت لەبارەی ئێوەوە بیکات گومان بەرن، بەر لەو ئەوانە بڵێن و مۆڵەتیشی بدەرێ تاکو ئەو هەلی بۆ بڕەخسێ کە هێرشتان بکاتە سەر. ئەگەر ئێوە دەستپێشخەر بوون ئەوا ئەو بوارەت لەویا ساغ کردووە تاکو کەشتی ڕەخنە و توانجی خۆی لە دەریای پڕ شەپۆلی هەڵەکانی ئێوەدا وەگەڕ بخا. لە زۆربەی حاڵەتەکاندا ئەم ئەگەرە بوونی هەیە کە لایەنی بەرامبەر هەمان شێواز بگرێتە بەر کە پاسەوانەکە لە ئاست من و سدا گرتیە بەر چونکە باشترین ڕێگەش بۆ ئەو هەر ئەمەیە کە لە ڕێگەی جوامێریدا هەنگاو بنێت و هەڵەیەکی ئێوە بچووک سەیر بکات و چاوی لێ بپۆشێ بەڕێز فردنیاند ئەلیف وارن کە وێنە چێژ بوو ماوەیەک لە خولەکەی مندا بە سەرکەوتوویی بەشدار بوو بەسەرهاتی خۆی و مشتەریەکی توڕەی بەم جۆرە گێڕایەوە. کاری وێنە کێشان بە تایبەت کاتێک بە مەبەستی پڕوپاگەندەی بڵاوکراوەکان بێ کارێکی زۆر ورد و لێکدراوەیە. لەم جۆرە وێنانەدا بێجگە لە ڕەچاو کردنی بەها هونەریەکان مەبەستێکی گەورەتری لە پشتە کە ئەوەش سووربوونە لەسەر بابەتی پڕوپاگەندەکە. بۆ نموونە ئێوە ئەگەر بتانەوێ بۆ بەرهەمێکی کارەبایی پڕوپاگەندە بکەن بێجگە لە جوانی کارەکە پێویستە جۆرێک بیڕازێننەوە کە کاڵای ناوبراو تایبەتمەندی سەرنج ڕاکێشی هەبێ. لە واقیعدا کاریگەریدانان یەکێکە لە خاڵە گرنگەکانی پڕوپاگەندەکاری و سەرەتا پێویستە بتوانن سەرنجی تاکەکان بەرەو لای بەرهەمەکە ڕابکێشن و پاشەوە ئەو بابەتەی کە جێی خواستە بۆیان بگێڕنەوە و ڕوونی بکەنەوە. بێجگە لە مەسەلە هونەریەکان و ڕەچاوکردنی مەسەلە هونەریەکان لەم جۆرە کارانەدا، بوونی داخوازیکەران خۆی مەسەلەیەکی جودا و گرنگە، چونکە زۆرینەی ئەوان لەسەر تەجروبە و یاخود بەهۆی زەوقی تاکەکەسی خۆیان کۆمەڵە دیدگایەکیان هەیە کە هونەرمەند دەبێت خواستەکانی ئەوان ڕەچاو بکات و بەرهەمی کارەکەی لە قۆناغی یەکەمدا بۆ ئەوان جێی ڕەزامەندی بێ. یەکەمین گروپ لەم کەسانە سەرنووسەرانی بڵاوکراوەکانە کە بەها هونەریەکان دەناسن و هەروەها بەتەواوەتی پێگەناسانە کار دەکەن، ئەوان پێشنیاری کارێکی هونەری دەدەن و پێیان. خۆشە کە لەو پەڕی وردەکاری و جوانییەوە لە خێراترین کاتدا بگاتەوە دەستیان، ئەوان لە بەرەنجامی کاری زۆرەوە وەها ئەزموون و تەجروبەیان بەدەست هێناوە بچووکترین هەڵە بەسەریاندا تێپەڕ ناکات. ئازیزان من لەگەڵ یەکێک لە سەرنووسەرانی بەشی هونەری هاوکاریم دەکرد کە مرۆڤێکی ورد و هەستیار بوو بێجگە لە سەرنجی ورد و بەربڵاوی خۆی بۆ کەموکوڕی و هەڵەکان زۆریش چێژی لە ڕەخنە و تانە و تەشەر وەردەگرت. بۆ واتایەکی باشتر، ئەو لە ڕێگەی گەورەپیشاندانی هەڵە وردەکانەوە دەیویست فراوانی زانیارییەکانی خۆی نمایش بکات و خۆی دەربخا. کەمتر کاتێک دەبوو کە من بە ڕوویەکی خۆشەوە لە نووسینگەکەی ئەو بچمە دەرەوە، ئەگەرچی ئەم ڕەنجانەم لەبەر ڕەخنەگرتنی ئەو نەبوو، بەڵکو لەبەر ئەو شێوازەی بوو کە لە هێرشی ڕەخنەدا بەکاری دەگرت. سەرەنجام لەلایەن ئەم پیاوەوە پێشنیاری کارێکم پێدرا کە کارێکی خێرا بوو، پاشئەوەی کە کارەکەم تەسلیم کردەوە لە ڕێگەی سکرتێرەکەیەوە بانگ کرام کە بچمە نووسینگەکەی تاکوو کەموکورتیی کارەکەم بۆ بڵێ، کاتێ چوومە ژوورەوە ئەوم لەو حاڵەدا بینی کە چاوەڕێم کردبوو، ئەو بە شێوەیەکی ئاسایی وەک جاری جاران بە حاڵەتێکی دوژمنکارانەوە دەستی کرد بە ڕەخنەگرتن و بە ڕەزامەندی زۆرەوە چەند جارێک زەردەخەنەی کرد. ئەو بە گەرموگوڕیەکی زۆرەوە داوای لێکردم کە بڵێم بۆچی وەها ڕەنجێکم بەکار بردووە یا مەبەستم لە فڵانە هێڵ چییە ئەو کاتێک کە خەریکی ڕەخنەکانی بوو تێگەیشتم کە تا ئێستا کاتی بەرکارگرتنی بنەماکانی ڕەخنە لێگیرانە کە لەم خولەدا فێری بووم بە مەبەستی تاقیکردنەوەی ئەم بنەمایانە لە وەڵامی سەرنووسەری بەشی هونەریدا وتم بەڕێز ئەوەی کە دەیڵێن ڕاست و دروستە من تووشی هەڵە بووم و هیچ بەهانەیەکیشم بۆی نییە ماوەیەکی زۆرە کە بۆ ئێوە کار دەکەم چونکە خۆم داڕێژەری زۆربەی پڕۆژەکان بووم پێدەچێت زیاتر لە ئێوە ئاگاداری مەسەلەکان بم و لەبەرئەمەی کە پاش چەندەها ساڵ کار نەمتوانیوە کارێکی بێ خەوش و ڕەخنە پێشکەش بە ئێوە بکەم هەست بە شەرمەزاری دەکەم هێشتا قسەکەم تەواو نەبووبوو کە ئەو چیدی ڕەخنەوتوانجی ڕاگرت. ئەگەرچی ئێوە ڕاست دەکەن، ئێوە ساڵانێکی زۆرە کە کاری جوانتان پێشکەش کردووە و من دان بەوەدا دەنێم کە لە هەندێک حاڵەتدا وردەکاری ئێوە زیاترە لە من، ئەم مەسەلەیەش هەڵەیەک نییە کە پاساو نەدرێتەوە، ئەمە من کاتێکی گونجاوم دەستکەوتبوو قسەکەیم پێ بڕی وتم، هەڵە هەموو کاتێک بۆی هەیە ڕووبدات و بەرەنجامی نەگونجاویشی هەبێ، بەڵام هەڵە لە لایەنی منەوە کە ئاشنای بیرۆکەکانی ئێوەم مایەی توڕەبوونە، ئەو بە هەندێک وشە وەک ئێوە زۆر سەخت دەیگرن، هیچ مەسەلەیەکی گرنگ نییە، تکا دەکەم خۆتان مەڕەنجێن و جار و بار قسەکەی پێ دەبڕیم بەڵام من مۆڵەتم نەدەدا کە بوار بکەوێتە دەستی ئەو و بۆ یەکەم جار لەو ڕەخنانەی کە لە خۆم دەگرت چێژم وەردەگرت سەرەنجام بەوم وت دەبێت زیاتر لەمانە ئاکام لە ئیشەکاندا بێت ئێوە کاری زۆرم بۆ پێشنیاز دەکەن و ئەگەر بڕیار وابێت بۆ هەر کارێک ماوەیەکی ئێوە بەفیڕۆ بدەم و ببمە هۆی ناڕەحەتی ئێوە ئەوا شیاوی سەرزەنشت و سەرکوتبوونم. بە ورد نەبوونی خۆم پیشانم داوە کە بیر و بۆچوونەکانی ئێوەم دەرک نەکردووە، هەر لەبەر ئەمەش دەمەوێت جارێکی تر ئەم تابلۆیە وێنە بکەمەوە، بەڵکو بتوانم ڕەخنەکانی نەهێڵم و سەرەنجام بتوانم دڵی ئێوەی پێ ڕازی بکەم. ئەو بە ناڕەزاییەوە وتی، نا، بە هیچ شێوەیەک ئامادە نیم کە ئەم کارە ئەنجام بدەن، ئەمە زەحمەتێکی زۆرە و من حەز ناکەم وەها زەحمەتێکتان بدەم، بەڵام من بەو ئاکامە ڕازی نەبووم و پێداگرانە وتم، مۆڵەتم بدەنێ ئەگەر وەک سزادانیش بووە لەم تابلۆیە چاوپۆشی بکەین و بیر و بۆچوونەکانی ئێوە لە بارەی تابلۆ نوێکەوە کە بە نیازم وێنەی بکەم ببیستم. ئەو لێرەدا دەستی کرد بە ستایشی کارەکە و دڵنیایی پێ دام کە کارەکە زۆر چاکە و تەنها داواکاری ئەوەیە کە کەمێک گۆڕانکاری وردی تێدا بکەم تا هیچ کەم و کورتیەکی تێدا نەمێنێت و بەم شێوەیە کارەکە ببێتە بەرهەمێکی هونەری سەرکەوتوو کاتێک کە ئاماژەم بەو زیانانە کرد کە مومکینە داڕشتەیەکی ناشایستە ببێتە هۆی هاتنەدی وتی ئەو هەڵەی کە خۆنەویستانە لەم کارەدا تووشی هاتوون لە واقیعدا جوانیەکی تایبەتی بەو بەرهەمە داوە دەتوانم هەواڵی شێوازێکی سەرسوڕهێنەرترت بدەمێ ئێوە نەک تەنها نابێت نیگەرانی ئەم هەڵە بچوکە بن بەڵکو بە ڕای من دەتوانن بەهرەیەکی گونجاویشی لێ وەربگرن کێ دەڵێت بۆچونەکەی من ڕاستە لە کاری هونەریدا هیچ کەس ناتوانێت بڵێت بیروبۆچونی من ڕاسترین و کامڵترینە شەوق و زەوقی من بۆ ڕەخنە لەخۆگرت ئەوی بە تەواوەتی چەک کردبوو. ئەو ڕۆژە نەک تەنها ئەو کارە وەرگیرا، بەڵکو وەک بەرهەمێکی ناوازە ستایشی تایبەت کرا و سەرنووسەری ڕەخنەگر و تەشەروەشێن بۆ پاساوی کاری نەشیاوی خۆی، منی بۆ خوانی نیوەڕۆ بانگهێشتی کرد و بەر لە جیابوونەوەمان چەکێکی بانکی وەک پێشەکی کاری دوایی کە پێشنیاری کردبوو دایە دەستم و لەمەش گرنگتر چیدی ئەو سەختگیریەی جارانی نەمابوو. کەسانی نەزان هەمیشە هەڵدەستن بە بەرگریکردن لە هەڵەکانی خۆیان کە هەرگیز ئەو کارەشیان پێ ناکرێت چونکە هەڵە شیاوی بەرگری لێکردن نیە بەڵام کەسێک کە دان بە هەڵەکەی خۆیدا دەنێت لە ڕاستیدا قەڵغانی بەرگری لە خۆی بەستووە و لە کاریگەرییەکانی هەڵەکەی خۆی بەبێ زیان ماوەتەوە ئاماژەکردن بە هەڵەکان جۆرێک لە هەستی بەرزتر بوون دەدات بە ئێوە کە کاریگەری هەڵەکان ناهێڵێت ئازیزان یەکێک لە جوانترین ئەو بابەتانەی کە مێژووی هاوچەرخی ئەمریکا بەخۆیەوە بینیویەتی ئەو شێوازەیە کە ژەنڕاڵ ڕابیرتلی لە داننان بە هەڵەکانیدا بەکاری ئەم گێڕانەوەیە لەبەر ئەو لۆمەیە بوو کە پاش شکستی هێرشی پیکت لە کیتسوبۆرگدا تووشی هات، لەلایەن خۆیەوە ئاراستەی خۆی کرا و خۆی بە تاوانبار لە قەڵەم دا. گومانم لەوە نییە کە هێرشی پیکت یەکێکە لە درەوشاوەترین و ناوازەترینی ئەو هێرشانەی کە لە دونیای ڕۆژئاوادا ڕووی داوە، خودی پیکتیش پیاوێکی سەرنجڕاکێش بوو. قژی ئەوەندە درێژ بوو کە قژە بۆرەکانی لەسەر شانی بوو. ئەو لە گۆڕەپانی شەڕدا هاوشێوەی ناپلیۆن کە لە شەڕەکانی ئیتالیادا لە ساتەکانی ڕوودانی شەڕدا نامەی عاشقانەی بۆ هاوسەرەکەی ژوزفین دەنووسی، ئەمیش پەیتا پەیتا نامەی پڕ هەست و سۆزی ڕەوانەی ئەملاولا دەکرد. لەشکریانی پیکت کە زۆریان خۆش دەویست، لەو پاشنیوەڕۆ خەماویەدا لە منگی جوون، کاتێ بەو کڵاوە خوارەی کە لەسەری کردبوو، بە فیز و خۆ دەرخستنەوە دەچووە گۆڕەپان و هەموویان هاواریان بۆ کێشا. پیکت بە شکۆیەکی تەواوەوە بەرەو هێڵەکانی شەڕ چووە پێش و سوپاکەشی بە هەلهەلە شەوق و دەربڕینی هەستێکی فراوانەوە لەگەڵ بەرزکردنەوەی ئاڵاکان و ڕمەکانیان بە دووی ئەواندا بەرەو پێش دەچوون دیمەنێکی ئێجگار هەستبزوێن بوو، ئاڵاکان دەشەکانەوە و شمشێر و تفەنگەکان بە کاریگەری تیشکی خۆر دەدرەوشانەوە، سەربازەکانی پیکت بە دوای فەرماندەکەیاندا لە نێوان باخەکانی میوە و چێڵگەکان و چیمەنە سەوزەکاندا بە هێمنی تێپەڕ بوون. گوللە تۆپەکانی باکورییەکان لەگەڵ بینینی جوڵەی سوپاکەی پیکتدا بە لێشاو بەرەو ئەوان دەتەقێنران و ئەم گوللە بارانە بە بێ وەستان بەردەوام بوو، لە وەها بارودۆخێکدا سوپا بە دوای فەرماندەکەی خۆیدا هەر بەرەو پێش دەچوو، هێزی پیادەی باکورییەکان، کە لە پشت بەردەکاندا سەنگەریان لێدابوو، بە نزیکبوونەوەی پیکت لە مینگاکانی خۆیان دەرپەڕین و هێزەکانی ئەویان دایە بەر گوللە. ئەو گردەی ناو مەیدانی شەڕەکە یەکپارچە بوو بە ئاگرو تەقینەوە، وەک بڵێی ئەم گردە هێمنە، بۆتە بورکانێکی یاخی و سەرکەش کە تەقینەوە یەک لە دوای یەکەکانی و هات و هاواری هەموو شتێک لە ناو دەبات. ئەم کوشتارگەیە لە مێژوودا دەنگ و سەدای زۆری دایەوە و زۆرێک لە لاوان لاشەیان هەپرون هەپرون بوو کە ئەم ڕۆژە ئەمریکا دەبێت خۆی بە قەرزاری ئەوە بزانێت. زۆری نەکێشا کە سوپای پیکت زۆری لەناوچوو، چوار لەسەر پێنجی سوپاکەی پیکت کوژران یاخود وەها بریندار بوون کە توانای ئەنجامی هیچ کارێکیان نەبوو، لەم ساتەدا پیکت کڵاوەکەی خۆی کرد بە نووکی نەزەکەیەوە بە هاوارەوە بە پاشماوەی سەربازەکانی وت، ئادەی کوڕینە بە قۆناغە تفەنگ هێرش بەرن، شەڕی تەن بە تەن، سەربازەکانی پیکت. کە ژمارەیان لە بەرامبەر باکوریەکاندا کەم بوو لەسەر خواستی فەرماندەکەی خۆیان لەناکاو بە سەرە نێزە و قۆناغە تفەنگ هێرشیان بردە سەر باکوریەکان و دلێرانە شەڕیان کرد و سەرەنجام سەرکەوتن و ئاڵاکەیان لەسەر گردەکە دەشەکایەوە بەڵام ئەم کارە بە نرخی کوژرانی پاشماوەی سەربازەکانی پیکت و خودی ئەو تەواو بوو لەو ساتانەدا کە ئاڵاکە بەسەر گردەکەدا خۆی دەنواند سوپای باکوریەکان توانیان پیکت و سەربازەکانی هەتا دواکەسیان بکوژن و ڕێگر بن لەبەردەم سەرکەوتنی ژەنڕاڵ لی بەسەر باکوریەکاندا. هۆکاری ئەم شکستە هەڵەی ژەنڕاڵ لی بوو، چونکە کاتێک کە لەسەر خواستی ئەو، سوپاکەی پیکت چێڵگە و باخەکانیان لە ناو تۆپبارانی دوژمندا تێدەپەڕاند و تەنانەت لە شیوە تەنگەڵانەکاندا بە کوشتەیەکی زۆر تێپەڕیان کرد، لەگەڵ ئەوەشدا ژەنڕاڵ لی ئەوانی هان دەدا کە بەرگری بکەن، پاشان کاتێک کە هێزی پیادەی باکورییەکان لە پشتی دیوارە بەردینەکانەوە هێرشیان کردە سەر سوپاکەی پیکت و گردەکەیان لێکردنە بورکانێک، دەبوو پیکت. سوپاکەی بگێڕێتەوە، بەڵام ئەم کە بە حەزەوە دەیویست سەربکەوێت، لە ماوەی کەمتر لە پێنج خولەکدا سوپایەکی پێنج هەزار کەسی و خۆشی بە کوشتن دا و لەم بارودۆخەدا تاکە دەستکەوتێک تەنها شەکانەوەی چەند خولەکی ئاڵای باشووریەکان بوو لەسەر گردەکە. هێرشەکەی پیکت لەگەڵ ئەمەیدا کە زۆر جێگەی دەستخۆشی و ئافەرین بوو، بەڵام بووە سەرەتایەک بۆ شکست، ی لی نەیدەتوانی دزە بکاتە باکوور و وەک خۆی دەڵێ پێشتر ئەمەی دەزانی باشوور مەحکووم بوو بە لەناوچوون، ژەنڕاڵ لی لەم شکستە بە شێوەیەکی ئەوتۆ ساربۆوە و ئومێد بڕاو ببوو کە دەست بە جێ دەست لە کار کێشانەوەی خۆی تەسلیم بە جیفرسۆن دی ویس سەرەک کۆماری ویلایەتە هاوپەیمانەکانی باشوور کرد لە داواکاریەکەیدا وەهای نووسیوە. باشترە فەرماندەیەکی لاو و کارامە لە بری من دەستنیشان بکەن. ئەگەر ژەنڕاڵ لی بیویستایە دەیتوانی سووچی ئەم شکستە بخاتە ئەستۆی کەسێکی تر، دەیتوانی دەیەها بڕ و بیانوو دابتاشێ، بۆ نموونە، بڵێت کە فەرماندەکانی ژێر دەستووری ئەو سەرپێچییان کردووە و یاخود هێزی سوارە لە کاتی خۆیدا نەچوونەتە یارمەتیدانی هێزی پیادە و کەرەسە کەم بووە و شتی تری لەم بابەتانە، بەڵام ژەنڕاڵ لی لەوە شەریفتر بوو کە هەڵەکە بخاتە گەردنی کەسانی تر پاژەوەی کە ئەو ژمارە کەمەی کە لە سوپای پیکت بە برینداری و خەڵتانی خوێن توانیان خۆیان بگەیەننە سنوورەکانی دواوە، ژەنڕاڵ لی بە تەنیا چووە دیداری ئەوان و. لە کاتێکدا خۆی بە تاوانبار لە قەڵەم دەدا وتی، لەم شکستەدا من، تەنها من خەتابارم، نە کەسی تر. مێژوو کەمتر فەرماندەیەکی بەخۆوە بینیوە کە بوێرانە و ئازایانە دانی بە هەڵەی خۆیدا نابێت وەکو ژەنڕاڵ لی باری شکستێکی قورسی گرتبێتە ئەستۆ. ئەگەر دەرفەتتان هەبێت و مێژووی شەڕەکان بخوێننەوە، تێدەگەن کە ژمارەی ئەو ژەنڕاڵانەی وەک ژەنڕاڵ لی دانیان بە هەڵەی خۆیاندا ناوە کەمترن لە ژمارەی پەنجەکانی دەست. ئالبێرت هوبارد لەو نووسەرانە بوو کە دەیتوانی بە نووسینە چزوودار و پڕتوانجەکانی، خۆی لە کەسانی تر بوورووژێنێت، ئەو توانایەکی باشی هەبوو لە کاریگەری داناندا، نووسینە چزودارەکانی ئەو زۆربەی خەڵکی دەگۆڕی و تووڕەی دەکردن، بەڵام ئەو لە کاری خۆیدا وەها شارەزا و لە ئادابی هەڵسوکەوتکردن بە جۆرێک لێهاتوو بوو کە تووڕەیی ڕەنجانەکانی دەکردنە دۆستییەکی بەردەوام و پتەو، هوبارد گرنگی ئاکاری لەگەڵ خەڵکاندا دەزانی و سوودی چاکی لێدەبینی و زۆر جارانیش سەردەکەوت کە دوژمنەکانی بکاتە دۆست و هاوڕێ، بۆ نموونە. کاتێ یەکێک لە خوێنەرە تووڕەکانی بەرهەمەکانی ئەو شێتگیرانە بۆی دەنووسی کە هاوڕا نییە لەگەڵ نووسینەکانی فڵان وتار یاخود فڵانە باس و لە کۆتاییدا چەند جنێوێک و قسەی سووچی پێ دەوت، هوبارد لە وەڵامدا دەینووسی، باشترە جارێکی تر وتارەکە بخوێنیتەوە. ئەگەرچی خۆشم بە تەواوەتی هاوڕا نیم لەگەڵەوەدا کە نووسیومە ئەوەی دوێن و نووسیومە ئەمڕۆ بۆم هیچ سەرنجڕاکێش نییە. خۆشحاڵم ئەو بیرەی کە دەربارەی وتارەکەی من هەتانە و بۆ منتان نووسیوە خۆشحاڵ دەبم ئەگەر هات و ڕێتان کەوتە ئەم لایەوە سەرێکم لێبدەن تاکو کێشەکانی ئەم وتارە پێکەوە لێک بدەینەوە و بابەتەکەمان بۆ هەمیشە چارەسەر بکرێ. بە هەرحاڵ لە دوورەوە دەستتان دەگوشم و ئارەزووی دیدارتان دەکەم. دڵسۆزتان، ئالبێرت هوبارت. ئەگەر ئێوە لەبری خەڵکانی توڕە و هەڵەشە بوونایە چیتان بەو پیاوە دەوت کە وەڵامی جنێوەکانی بەم جۆرە داونەتەوە؟ ئەگەر هەق بە ئێمەیە دەبێت بە لۆمەکردن کەسانی تر هاوڕا بکەین لەگەڵ خۆماندا ئەگەر هەڵەمان کردووە دەبێت شەریفانە و بە پاکی تەواوەوە دان بە هەڵەکانی خۆماندا بنێین، ئەم شێوازە نەک تەنها بەرەنجامی سەرنجڕاکێشی دەبێ بەڵکوو چێژی ئەوە لە بەرگریکردن زیاترە. پەندێکی پێشینان لەم بارەیەوە دەڵێت، لە شەڕ شتێکی گرنگ دەست ناکەوێ، ئەگەر لێبوردنتان هەبوو زیاتر لەوەتان دەست دەکەوێت کە چاوەڕوانی دەکەن. وەڵامی تووڕەبوون جگە لە تووڕەبوون چیدی نییە، بەردهاوێژ، پاداشتی بەردە. بە شەڕ و بەگژاچوونەوە گەشتن بە مەبەست مومکین نییە، بەڵام بە لێبوردەیی و تەسلیم بوون دەتوانرێت ئاکامی چاوەڕوان نەکراو بەدەست بێت، بە سەرنجدان لەوەی تێپەڕی، ئەگەر دەتانەوێت کەسانی تر هاوڕا بکەن لەگەڵ خۆتان کار بەم دەستوورە بکەن، لە کاتی هەڵە و خەتادا بە بێ هیچ مەرجێک دان بە هەڵەکانتاندا بنێن.